گۆڕانکاری لە سەرکردایەتی ئاتلەنتیک و ئەوروپادا ئەو سەرکردانەی سەرکردایەتی ئاتلەنتیکیان دامەزراند تاقیکردنەوەی قورسی جەنگی دووهەمی جیهانی فێری کردن ناکۆکیەکانی نێوان کۆمەڵگا دیموکراسیەکان لە سەردەمی هێور بوونەوە لە سییەکاندا و لە کاتی ڕەوتی درێژخایەنیاندا بۆ بەدەست هێنانی سەرکەوتن بوونە هۆی ئەو نیمچە کارەساتێکی جیهانی هەر بۆیە ڕێیان بۆ نەخشەی مارشاڵ و ناتۆ وەڵا کرد. بەسەر کۆمەڵێک تەحەدای ڕاستەوخۆ و ناڕاستەوخۆی سۆڤیەتیشدا زاڵ بوون، بناغەشیان بۆ شکستی یەکجارەکی کۆمۆنیزم داڕشت. ئەو نەوەیەی لە نەوەدەکاندا گەیشتە دەسەڵات یان لە نەوەدەکاندا هەڵبژاردنەکانی لە وڵاتانی کەناری ئەتڵەنتیکدا کۆنترۆڵ کرد، هەڵقوڵاوی کۆمەڵێک ئەزموونی تەواو لەیەکتری جیاواز بوو. نەوەی پێشتر لەسەر متمانەکردن بە هێزی ئەمریکا و بایەخی هاوپەیمانی گۆشکرابوون لە کاتێکدا نەوەی دواتر گۆشکراوی بزوتنەوەکانی ناڕەزایی شەستەکان و حەفتاکان بوون کە گومانێکی قوڵیان لە دوو توێی خۆیاندا هەڵگرتبوو بەرامبەر هێزی ئامریکا و بەرامبەر ڕۆڵی هێز بە گشتی لە کاروباری نێودەوڵەتیدا. ئەوانە سیاسەتی دەرەکیی ئەکەنە هاوتای مەسەلە ناستراتیژیەکان و دڵیشیان لە بیرۆکەی بەرژەوەندی نەتەوەیی کرمێیە. پرسیاری هەڵوێستەکانی ئەم نەوەیە تایبەت نەبوو بە بایەخی ئەو مەسەلانە، بەڵکو تایبەت بوو بە مانەوە و نەمانەوەی ئەو مەسەلانە ئەگەر هات و چوارچێوەی کلاسیکی ئاسایش پشتگوێ خرا. ئەو نەوەیەی لە سەرەتاکانی هەزارەی نوێدا لە زۆربەی وڵاتانی ئەوروپای ڕۆژاوا گەیشتە دەسەڵات، نوێنەرایەتیی پارتە چەپە میانڕەوەکانیە کرد کە قاڵبووی ئەزموونەکانی لێشاوی ناڕەزایی دەربڕینی دژ بە ئەمریکایە. تەنانەت لە وڵاتە یەکگرتووەکاندا ئەبینین زۆر لە داڕێژەرانی سیاسەت لە ناو ئیدارەی کلینتۆندا گۆشکراوی بیروباوەڕێک بوون کە پێی وایە ئەمریکا مافی ئەوەی نییە لە دەرەوەی سنووری خۆیدا هێز بەکاربهێنێ تا ڕووبەڕووی نەنگییەکانی ناوخۆی نەبێتەوە و نەیان بەزێنێ ئەگەر هەر بەکاریشی هێنا ئەوە ئەبێ لە پێناوی ئەو مەسەلانەدا بێ کە پەیوەندیان بە بەرژەوەندی تایبەتی خۆیەوە نییە. هەندێکیشان پێیان وایە کە وڵاتە یەکگرتووەکان بەشی زۆری لێپرسراوەیەتی هەڵایسانی شەڕی ساردی ئەکەوێتە ئەستۆ. لەبەرەوەی بەهۆی بایەخدانی بەردەوام بە هێزی سەربازییەوە مەترسی سۆڤیەتەکانی وروژاند. لە کاتێکدا نەوەی دامەزرێنەر وەک خاڵی جوڵان بەرەو دیموکراسی مامەڵەی لەگەڵ پەیمانی ئاتلەنتیکدا کرد، نەوەی بەرهەڵستکار وەک دەرەنجامێکی شەڕی سارد سەیریە کرد. ئەگەر تەگەرەیەک نەبێ بە لایەوە لەسەر ڕێگای زاڵبوون بەسەرەو شەڕەدا. ئەوروپای ڕۆژهەڵاتدا. ئامانجی نەوەی ناڕەزایی دەربڕەکان زیاتر بریتی بوو لە نەهێشتنی هێڵەکانی جیاکەرەوە تا ئەوەی بەهێزکردنی کۆمەڵگای ئەتلەنتیک بووبێ. نمونەیەکی لەباری ئەوەش گوتارێکی کلینتۆنە لە ئایاری ساڵی 1997 دا لە وێست پۆینت کە تیایدا چوار هۆکاری ڕوونکردنەوە بۆ فراوانکردنی ناتۆ. بەهێزکردنی هاوپەیمانییەکە بۆ بەرگرتن لەو ململانێیانەی لە سەدەی نوێدا هەڕەشە لە ئاسایشی هاوبەشی هەمووانەکەن، ململانێی ئیتنیکی و هی تریش لە دەرەوەی چوارچێوەی وڵاتانی هاوپەیمانییەکە. ڕۆڵگێڕان لە پاراستنی دەستکەوتە مێژووییەکانی دیموکراسی لە ئەوروپادا. هاندانی ئەندامە مەزەندە کراوەکان تا بتوانن کێشەکانیان بە ئاشتیانە چارەسەر بکەن. نەهێشتنی ئەو هێڵە دەستکردەی ئەوروپا کە ستالین کێشابووی و خڕکردنەوەی ئەوروپا لە ئاسایشدا لە بری وازلێهێنانی لە پەرتەوازەییدا. ئەوەش لە ڕێگای شەراکەتێکەوە لە پێناوی ئاشتیدا و ڕێوشوێنێکی تایبەت لەگەڵ ڕووسیا و ئۆکرایندا. ڕاستە ئەم بیانوانە لایەنی چاکەیان هەیە، بەڵام گرنگترین هۆکاری پەسەندکردنی پۆڵۆنیا و هەنگاریا و کۆماری چیکیان لە ناتۆدا فەرامۆش کرد. ڕزگاربوونی یەکجارەکی لەو بۆشاییە ستراتیژییەی ئەورووپای ناوەڕاست کە تەمای فراوانخوازیی خستبووە پێش هەریەک لە ئەڵمانیا و ڕووسیا لە سەدەی بیستەمدا، مەسەلەکەش بۆ ئەنجوومەنی پیرانی ئەمریکا وازی لێ هێنرا لە بڕیارێکی ئامۆژگاریئامێزدا و ڕەزامەندی دەربڕین لەسەر فراوانکردنی ناتۆ لە ساڵی داهاتوودا بۆ جەختکردنەوە لەسەر ئەو ڕاستییە هاوپەیمانییەکی سەربازییە بە پلەی یەکەم و بە مەبەستی ڕێگرتن لە سەرهەڵدانەوەی هەر هێزیکی باڵادەست کە بەرەو ڕووی ئەوروپا بێتەوە هاتۆتە ئاراوە. لە سەردەمی کلنتۆندا جەختەکانی هاوپەیمانییەکە تقوسی خۆیان هەبوو، ئەو تقوسە وردە وردە چەمکی بنەڕەتی پەیمانەکەی گۆڕی بۆ بنەمای ئاسایشی بەکۆمەڵ. جیاکردنەوەی ئەو دوو چەمکە پێچ و پەناکردنێکی یاسایی نییە، بەڵکو ئاماژەیە بۆ ناکۆکییەکی فەلسەفی گرنگ، هاوپەیمانی ئەو کاتە دروسەبێت کە چەند وڵاتێک بڕیارەدەن بەرگری لە خاکێکی دیاریکراو یان پرسێکی دیاریکراو بکەن. لە ناوەرۆکیشدا هێڵێک ئەکێشێت، هەر بەزاندنێکی ئەو هێڵەش ئەبێتە هۆی هەڵایسانی جەنگ. لە بەرامبەردا ئاسایشی بەکۆمەڵ، هێڵێک دیاری ناکا بەرگری لێ بکرێ و ئامرازێک یان میکانیزمێکیش نییە بۆ ئەو بەرگرییە. ئاسایشی بەکۆمەڵ لە بنەڕەتدا چەمکێکی دادگەراییە، ناتۆ هاوپەیمانییە نەتەوە یەکگرتووەکانیش سیستەمێکی ئاسایشی بەکۆمەڵە. هاوپەیمانیی لەگەڵ هەڕەشەیەکی دیاریکراو و پێناسەکراودا مامەڵە ئەکات و زۆربەی کاتیش هێز بەکاردێنێ بۆ بەرپێگرتنی. بەڵام سیستەمی ئاسایشی بەکۆمەڵ بێلایەنە لە حوکمداندا، دوورە لە پێناسەکردنی هەڕەشە، هەروەها ناچارە چاوەڕێی سەرهەڵدانی هەڕەشەکە بکا و ئەوسا لە شێوازی شیاو بکۆڵێتەوە بۆ بەرپێگرتنی. لە سیستەمێکی وەک نەتەوە یەکگرتووەکاندا ناتوانرێ پێشوەخت دەستدرێژی کار دەستنیشان بکرێ، هەروەک ئەو دەستدرێژی کارە مافی ئەوەی هەیە لەو وتووێژانەدا بەشدار بێ کە لە کارەکانی ئەکۆڵنەوە. هەر ڕەفتارێکی پێچەوانەی ئەوەیش دوورکەوتنەوەیە لە بێلایەنی و لە ڕێکخراوەکە و لە خەسڵەتە نیمچە دادگەراییەکەی. کاتێک هەڕەشە دێتە ئاراوە، ئەبێ بەشدارانی سیستەمی ئاسایشی بەکۆمەڵ لەسەر سروشتی ئەو هەڕەشەیە پێک بێن. تەنها ئەو کاتەیش بۆیان هەیە هێزی بەکۆمەڵ کۆبکەنەوە بۆ بەرپێگرتنی. لە نەتەوە یەکگرتووەکاندا ئەگەر دەستدرێژیکار یەکێک بێت لە ئەندامە هەمیشەییەکانی ئەنجوومەنی ئاسایش، ئەوە مافی ڤیتۆی هەیە بەرامبەر دیاریکردنی لایەنی تاوانبار، یان بەرامبەر گرتنەبەری هەر ڕێوشوێنێکی بەکۆمەڵ. هەر لەبەر ئەمە بوو کۆمەڵەی نەتەوەکان و پەیمانی لۆکارنۆ لە سییەکاندا و هەروەها نەتەوە یەکگرتووەکانی ئەم سەردەمە ڕێیان پێ نەگیرا لە هەڕەشە سەرەکییەکان. نەتەوە یەکگرتووەکان ناوەناوە هاوکاری کردنەکانی پاراستنی ئاسایشەکە بەتایبەتیش کاتێک هەموو لایەنەکان لەسەر ئەوە پێک دێن و کاتێک مەسەلەکە بریتیە بێ لە جێبەجێکردنێکی هونەریانەی ڕێکەوتن نامەیەکی دیاریکراو. بەڵام هەرگیز نەیتوانیوە ئاشتی بەسەر لایەنە بەرهەڵستکارەکانیدا بسەپێنێ، یان بەسەر لایەنێکدا کە ئەندامێکی هەمیشەیی ئەنجومەنی ئاسایش، پشتی گرتبێ کاتێکیش هەموو بەشداران پێکدێن ئاسایشی بە کۆمەڵ ئەوەندە پێویست نییە ئەگەر پێکیش نەهاتن ئەوە جێبەجێکردنی هەر ڕێکەوتنێک مەحاڵە بێ کاتێک هەموو ئەندامەکانی سیستەمی نێودەوڵەتی هەمان ئەرکیان لەسەر شانەبێ هیچ دەوڵەتێک یان کۆمەڵە دەوڵەتێک نامێنن بەجیا ئەرکێکیان لەسەر شان بێت ناوەرۆکی هاوپەیمانیەکە بنوێنێ. لەگەڵ ئەوەشدا کە ئەم دوو دەستەواژەیە زۆر جار بۆ یەکمانە بەکاردێن بەڵام لە ڕاستیدا جیاوازن. بەهۆی ئەم تێکەڵکردنەوەیە ناتۆ لە نەوەدەکاندا چ وەک چەمک و چ وەک ئەرک و ڕاپەڕاندن ئەو قورسیەی نەما. ئەوە بوو چەندین دامەزراوە پێکهێنرا کە مژدەی ئەوەیان دەبەخشیەوە ناتۆ ببێتە دەستەیەکی بچووک کراوەی نەتەوە یەکگرتووەکان. ئەوە ئەنجومەنی باکووری ئاتلانتیکە کە لە باڵوێزەکانی نۆزدە وڵاتی سەر بە ناتۆ پێکدێ. ئەنجومەنی هاوبەشی هەمیشەیی کە لە ئەنجومەنی باکووری ئاتلەنتیک و ڕووسیا پێک دێ. ئەنجومەنی شەراکەتی ئەورووپا ئاتلەنتیک کە بێجگە لە وڵاتانی ناتۆ بیست و هەشت وڵاتی سەر بە بلۆکی ڕۆژهەڵاتی پێشوو ئەگرێتەوە. شەراکەت لە پێناوی ئاشتی دا کە وڵاتانی ئەورووپا بە ڕووسیاوە، بانگهێشت دەکرێن بۆ بەشداری کردن لە مەشقی هاوبەشدا لەسەر کردەی جۆراوجۆر و بێسنوور. هەموو ئەو وڵاتانەش لەو پەڕی ڕۆژهەڵاتەوە وەک کازاغستان و ئازەربایجان و ئۆزبەگستان لە کۆبوونەوەکانی لوتکەی ناتۆدا نوێنەریان هەیە. ئەمەش ئەرکە مێژووییەکانی هاوپەیمانییەکە ئەکاتە کۆمەڵێک دامەزراوەی ئاسایشی هاریکاری فرەئەرک و مەبەست ناڕۆشن. لە شێوازی ڕێکخستنی پەیوەندییەکانی ناتۆ لەگەڵ ڕووسیادا ئەمە دەرەکەوێ. ئەوەتا لە پەیمانی دامەزراندنی پەیوەندییە دووقۆڵییەکان و هاریکاری و ئاسایش، کە لە بیست و حەوتی ئایاری ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و حەوت لە پاریس بە مەبەستی هێورکردنەوەی دڵەڕاوکێ ڕووسیا بەرامبەر پەلهاویشتنی ناتۆ ئیمزا کراوە، ئەنجوومەنی هاوبەشی هەمیشەیی لە نێوان ڕووسیا و ناتۆ دامەزرا، کە لە ئەنجوومەنی باکووری ئاتلانتیک خۆی و باڵوێزیی ڕووسیا پێکدێ. سنووری دەسەڵاتەکانی ئەنجوومەنی هاوبەشی هەمیشەیی کە مانگی جارێک کۆبێتەوە بە دوور و درێژی ڕوون کراوەتەوە. بەپێی هەیکەلیەتەکەشی ڕووسیا ئەتوانێ ئەگەر خۆی بیەوێ لە ئامادەکردنی ئەژەندەکەیدا دەنگی سەرەکی هەبێ. ئەمەش ئەگەڕێتەوە بۆ ئەوەی نوێنەری ڕووسیا و ئەمینداری گشتی و باڵوێزی ئەو خولەی ئەنجوومەنی باکووری ئاتلانتیک سەرۆکایەتی ئەنجوومەنی هەمیشەییەکەن، ڕووسیا کورسییەکی هەمیشەیی هەیە لە کاتێکدا وڵاتە یەکگرتووەکان هەر نۆزدە خول جارێک کورسی ئەبێ. ئەگەر ڕوسیاش هەموو ئەو هەلانە بقۆزێتەوە کە بۆی هەڵکەوتووە کە تا ئێستا ئەوەی نەکردووە ئەوە دانیشتنەکانی ئەنجومەنی باکووری ئەتلانتیک و دانیشتنەکانی ئەنجومەنی هاوبەشی هەمیشەیی تێکەڵ بە یەکترەکە ئەرکە لە پێشینە ناڕۆشنەکانی ناتۆ ڕەنگدانەوەی نەبوونی هیچ هەڕەشەیەکی ڕاستەوخۆن بەوەش وڵاتانی ناتۆ توانن سیاسەتە ناوخۆیەکان لە ڕووی بایەخ پێدانەوە بخەنە پێش سیاسەتی دەرەکی و ئاسایش. لەبەرئەوەی کە زۆربەی حکوومەتەکانی میان چەپی ئەوروپا لە بردنە پێشەوەی چاکسازییە ئابوورییەکانی بازاڕ، هەوادارانی خۆیان نائومێد کردووە، بۆیە دوودڵن لە وروژاندنی باڵە ڕادیکاڵەکان لە ڕێی جێبەجێکردنی هەر سیاسەتێکی ئاسایشی نەتەوەیی کە بە هاوبەشی لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا دیاری کرابن. زۆربەی بەرهەڵستکارە ئەورووپاییەکانی بەرنامەی بەرگری دژە مووشەکی ئەمریکا هەمان ئەو وت و وێژانە دووبارە ئەکەنەوە کە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا دژ بە مووشەکی هێرشبەر ئەنجام درابوون. کە هەندێک جار هەمان ئەم سەرکردانەی ئێستا خاوەنی ئەو وت و وێژانەی ئەو کاتن. ئیدارەی کلنتۆن ئەرکە لە پێشینەکانی خۆی لەوانەی ئیدارەکانی پێش خۆی جیاکردەوە، لەگەڵ ئەوەشدا کە جەختی لەسەر گرنگی ناتۆ کردەوە، بەڵام ئەو جەختەی لە سۆنگەی بەهاگەلێکەوە بوو کە زۆر بە دەگمەن پەیوەندییان بە ئامانجە کلاسیکییەکانی ناتۆوە هەیە. وێڕای ئەوەش و بۆ لاوازنەکردنی پەیوەندییە مێژووییەکان، پەیوەندییە تایبەتییەکانی نێوان سەرکردەکانی وڵاتانی ئاتڵەنتیک لە سەردەمی ئیدارەی کلنتۆندا، بە توند و تۆڵی مانەوە. بەهۆی لێکچوونی سیاسەتە ناوخۆییەکانیش سەرکردە ئەوروپاییەکان هیچ دووفاقییەکیان نەدەدی لە نێوان ئیعجابی تایبەتی خۆیان بە کلینتۆن و بەرپەڵستیکردنی ڕاشکاوانەی سیاسەتەکانی کە بە پێی ئەوان ئەو سیاسەتانە لە لایەن باڵی ڕاستی دەم بە سکاڵاوە بە سەریدا سەپێنرابوون. سەرەنجام زۆربەی ڕووبەڕووبوونەوە سەربەستەکانی سەرکردەکانی ئەتڵەنتیک لە کاتی کۆبوونەوە ڕەسمیەکانی لوتکەدا ڕوویان نەئەدا، بەڵکو لە دیدارەکانی ڕێگای سێهەم کە تایبەت بوون بە سەرۆک حکومەتەکانی پارتە دیموکراتە کۆمەڵایەتیەکانی جیهان کە زۆربەیان ئەوروپاییەکانن. لە ڕواڵەتدا ئامانجی ئەم دیدارانە گەڕان بوو بە دوای شێوازێکی میانە لە نێوان سەرمایەداری و سۆسیاللیزمی کلاسیکدا. بۆیە سەرۆک وەزیرانە سۆسیالیستەکەی پۆرتوگال بانگهێشت کرا و سەرۆک وەزیرانە موحافیزەکارەکەی ئیسپانیا بانگهێشت نەکرا. لەبەر ئەوە سەرۆک وەزیرانە سۆسیالیستەکەی فەرەنسا ئامادە بوو، بەڵام سەرۆکە موحافیزکارەکەی فەرەنسا ئامادە نەبوو. سەرۆک کلنتۆن بە ئامادەبوونی بەردەوامی وەک بەشدارێکی تەواو لەو کۆبوونەوانەدا قورسایی پلەوپایەکەی خۆی خستە خزمەت لایەنێک لە لایەنەکان لەمەڕ سیاسەتە ناوخۆییەکانی وڵاتانی بەشدار. پێش هەرەسهێنانی یەکێتی سۆڤیەت کۆمەڵێک پێوەری نەگۆڕ هەبوون بۆ سیاسەتی دەرەکی هاوپەیمانان تێکڕا بەکاریاننەهێنان. ئەو کاتە ئەکرا بگوترێ ڕێبازی ئەمریکا لە سیاسەتی دەرەکیدا ئایدۆلۆژییە زیاتر و ڕێبازی ئەوروپا کلاسیکتر و واقعبینانەترە. ئەمریکا پێی وابوو ئاسۆی ئەوروپا فراوانترەکە، لە کاتێکدا سەرکردەکانی ئەوروپا شانازییان بەوەوە کرد کە یارمەتی ئەمریکا دەن لەوەدا کە ئاسۆی کارە لەدەستهاتووەکان پێبزانێت. پەیوەندیەکان لەسەر بناغەی ئەوە نەوەستابوون کە کام پارت لە هەر لایەکی ئەتلەنتیک لە دەسەڵاتدایە گەڕانەوەش بۆ ئەم ئارەزووە پێویستە ئەگەر وەها لە سیاسەتی ئەتلەنتیک بخوازرێ برە و بە ڕێبازێکی گونجاو بدا. هاتنی ئیدارەی کۆماری خوازەکان بە دڵنیاییەوە کۆڕەکانی لەمەڕ ڕاوێژی سەرکردەکانی ئەوروپادا ئەگۆڕێ. چونکە جۆرج دەبلیو بوشی سەرۆک بۆی نییە بەشداری لە دیدارەکانی ڕێگەی سێهەمدا بکا ئەگەر ئامادەیش بێ. ئەوکاتە ئەبێ ڕێگا بدرێ ئەو سەرکردە ئەوروپاییانەش کە پێشتر دوورەخرانەوە ئامادە بن. کەوەش کۆنگرەکە ئەکاتە دیداری نێوان سەرۆک حکومەتەکان. سەرکردەکانی ئەوروپایش ئەبینن کە پەیوەندیەکانی ئاتلەنتیک زیاتر بەردەوامە بێ ئەگەر لەسەر پەیوەندیەک ڕابێن کە پشت بەستوو بێ بە بەرژەوەندیە نەتەوەییە تەباکان. یادکردنەوەی ئەو خۆ ساغکردنەوەیەی شەڕی سارد نە بەڵگەیە بۆ سیاسەتێکی دانایانە و نە دووبارە کردنەوەی زەقکراوەی دروشمەکانی هاوکاری ئاتلەنتیکە دژ بە کۆمەڵێک ڕاستی بنەڕەتی. ئەم مەسەلەیە پێویستی بە ڕێبازێکی نوێیە بۆ مامەڵەکردن لەگەڵ کۆمەڵێک پرسیاردا کە لە نەوەدەکانی سەدەی بیستەمەوە بەجێ ماون و چاوەڕێی وەڵامن. ئایا تا ئێستا پەیمانی ئاتلەنتیک هەر خۆی تەوەرەی پەیوەندییەکانی ئاتلەنتیکە؟ ئەگەر وەهایە، ئامانجەکانی ئەو هاوپەیمانییە لە سەردەمی دوای شەڕی سارددا چین؟ ئەوروپایەکی یەکگرتوو چۆن کاریگەری هەبێ لەسەر چەمکی شەراکەتی ئەتڵەنتیک؟ ئایە هاوپەیمانی کۆمەڵێک ئامانجی هاوبەشە یان تەنها تەختەیەکە بۆ ڕزگاربوون؟ خۆشەویستانم لە ماوەی ڕابردووە ئاڵلقەی چوارەمی کتێبی هەنری کیسینگەرمان پێشکەشکردن تا ئاڵلقەیەکی نوێ شاد و